بەناوی خودای بەخشندە و میهرەبان. کاتێک ڕووداوە سامناکەکە پێش دێت مەبەست ڕۆژی قیامەتە، ڕوودانی ئەو کارەساتە حەقیقەتە و کەس ناتوانێت بڕوای پێ نەبێت و بەڕاستی نەزانێت نزمکەرەوەیە و بەرزکەرەوە، ئیمانداران بەرز و پایەدار دەبن، خوانەناسانیش سەرشۆڕ و ڕیسوا. کاتێک زەوی دەشڵەقێت و بەتوندی دەلەرزێت، کێوەکانیش ورد و خاش دەبن، تەخت و ساف دەبن، بەرزییەکان نشێوەکان پڕ دەکەن، دەبنە تەپ و تۆزێکی پەرش و بڵاو، زەوییان پێ تەخت و ڕێک دەکرێت. ئەو کاتە ئێوە دەبنە سێ دەستەوە، دەستەی ڕاستان دەردەکەون، جاچوزانی ئەوانە لە چ خۆشییەکدان، هەروەها دەستەی چەپ و لار و وێرەکانیش، ئای ئەو شوومانە لە چ سەرگەردانییەکدان! دەستەی سێهەم، پێشکەوتووەکانن، ئەوانەن کە پێشکەوتوون لە بەدەستهێنانی ڕەزامەندی خودادا. ئا ئەوانە نزیککراوەی بارەگای پەروەردگاریانن، لە باخەکانی بەهەشتی پڕ لە ناز و نیعمەتدا. دەستەیەکی زۆریان لەوانەن کە زوو چوون بەدەم بانگەوازی خوداوە، دەستەیەکی کەمیشیان لەوانەن کە دواتر بە شوێن ئەواندا ڕێبازی ئیمانیان گرتەبەر لەسەر کورسی و قەنەفەی نەخشدار و چنراو بە ئاڵتوون دانیشتوون شانیان داداوە لەسەر کورسیەکان بەرامبەر بە یەک دیارە کە لە بۆنەی تایبەتیدا کە هەمیشە لە بەهەشدا بەردەوامە ئیمانداران پێک شاد دەبن لاوانی جوان و ئێسک سووک و نەمر بە دەوریاندا دێن و خزمەتیان دەکەن و هەمیشە گەنجن و پیر نابن، بە کوپ و دۆڵکە و سوراحییەوە دەگەڕێن و لە پەرداخی تایبەتدا جۆرەها شەربەت و شەراب و خواردنەوەی بەتام و خۆشیان پێشکەش دەکەن کە لە سەرچاوەیەکی ڕەوانەوە پڕ دەکرێن، ئەو شەرابانە نە سەریان پێی دێتە ئێش و نە سەرخۆش دەبن، میوەشیان بۆ دەگێڕن، بە ئارەزووی خۆیان لێی هەڵدەبژێرن، گۆشتی هەر باڵندەیەکیش کە حەزی لێ بکەن بۆیان ئامادەیە. هاوڕێ لەگەڵ حۆری چاوگەش و چاوڕەشیش وەک مرواری شاراوە و دەست لێنەکەوتوو، لە پاداشتی کار و کردەوەی چاکیاندا کە دەیانکرد، هیچ جۆرە قسەیەکی نابەجێ و نادروست و ناڕێک نابیستن و یەکتریش گوناهبار ناکەن، جگە لە وتنی سڵاو و وەڵامدانەوە و قسەی خۆش نەبێت. دەستەی ڕاستەکانیش جاچزانی کە ئەوانیش لە چ خۆشییەکدان، لە ژێر سێبەری سدری بێ دڕکدان، هەروەها درەختی مۆزیش کە بەرهەمەکانی چین چین لەسەر یەکن، لە ژێر سێبەری دوور و درێژدان لەو باخە خۆشانەدا. تاڤگەی جوان و حەوز و فوارەی ڕازاوەی تێدایە. میوەهاتی زۆر و هەمەچەشنیش نە بەروبوومی تەواو دەبێت نە قەدەغەکراویشە. هەروەها ڕاخەری بەرز و بڵندی لێیە. ئەو حۆریانەمان بەتایبەت بۆ درووست کردوون. کردوومانن بە حۆریانی هەمیشەچیش. هاوسەرەکانیان زۆر خۆشدەوێت و هەموویان هاوتەمەنن، ئەمانە هەمووی بۆ دەستەی ڕاستەکان، ئەوانەی نامەی کردەوەکانیان درایە دەستی ڕاستیان. ئەوانە دەستەیەکی زۆریان لە ئیماندارانی پێشینن، هەروەها دەستەیەکی زۆریش لە ئیماندارانی دوایین دەگرێتەوە. لەولاشەوە دەستەی چەپەکان، قوڕ بەسەریان بۆ بارودۆخێک کە تێی کەوتوون لەناو گڕە و ئاوی لە کوڵدا گیریان خواردووە و دەتڵێنەوە ڕادەکەن بۆ ژێر سێبەر کە ئەویش دووکەڵی ڕەش و گەرم و سووتێنەرە نە فێنکە و نە بە کەڵکی حەوانەوە دێت چونکە بەڕاستی ئەوانە کاتی خۆی لەناو ناز و نیعمەتی حەرامدا دەتلانەوە ئەوانە بەردەوام لەسەر گوناهە گەورەکە پێیان دادەگرت هاوەڵیان بۆ خودا بڕیار دەدا. هەمیشە دەیان وت، ئایا کاتێک ئێمە مردین و بووینەوە خاک و ئێسقان ئێمە زیندوو دەکرێینەوە، یاخود باو باپیرانی دێرینیشمان؟ ئەی پێغەمبەر پێیان بڵێ، بێگومان پێشینان و پاشینان هەر هەموویان کۆدەکرێنەوە و ڕاپێچ دەکرێن بەرەو مەیدانی ڕۆژی دیاریکراو. پاشان بێگومان ئێوە ئەی گومڕە و بێباوەڕان، ئەی ئەوانەی کە بڕواتان بە ڕاستیەکان نیە لە بەروبومی درەختی ژەقنەبوتیش دەخۆن ورگ و سکتانی لێ پڕ دەکەن ئینجا ئاوی لە کوڵیشی بەسەردا دەکەن هەر وەکو ئەو حوشترانەی بەهۆی نەخۆشێکی تایبەتەوە تێر ئاو نابن ئەمە میوانداری ئەوانە لە قیامەتدا ئێمە دروستمان کردوون دە بۆچی بڕوا ناکەن. جا پێم بڵێن ئەو مەنیەی کە لە جێی خۆیدا دایدەنێن چییە و چۆنە؟ لەم سەردەمەدا زانست هەندێک نهێنیەکانی ڕوون کردۆتەوە کە چۆن لە نێوان ملیۆنەهادا بە ویستی خودا یەک دانەی یەک دەگرێت لەگەڵ هێڵکۆکەیەکدا لە سەرەتای دروستبوونی ئادەمیزادا ئایا ئێوە دروستی دەکەن یان ئێمە بەدیهێنەرین ئێمە نەخشەی مردنمان لە نێوانتاندا بڕیارداوە کەس دەسەڵاتی پێش ئێمە نەکەوتووە و بێ تواناش نین کە لە شوێنی ئێوە نەوەی تر بهێنین و بیخەینە شوێنتان یاخود سەرلەنوێ لە ڕێگەیەکەوە کە نایزانن دروستتان بکەینەوە. سوێن بە خودا، خۆ ئەوەتە بوونی سەرەتا و یەکەم جارتان زانیوە و بە چاوی خۆتان بینیوتانە چۆن پەیدا دەبن، کەواتە بۆچی یاداوەری وەرناگرن و بیر ناکەنەوە؟ ئایا سەرنجتان داوە لەو زەویەی کە دەیچێڵن و دەیچێنن؟ ئایا ئێوە دەیڕوێنن؟ یا هەر ئێمەین ڕوێنەر و بەرهەمهێنەر؟ ئینجا ئەگەر بمانویستایە دەمانکردە چیلکە و چەواڵی بێ خێر، ئەوسا دەستتان دەکرد بە قسەی بێهودە. بە خەفەت و پەژارەوە دەڵێن، بەڕاستی زەرەری چاکمان کرد، ڕەنجە ڕۆ خۆمان، بەڵکو بێ بەری و بێ بەهرە خۆمان. ئەی سەرنجی ئەو ئاوە نادەن کە ڕۆژانە چەند جار دەیخۆنەوە، لە کوێوە هات، کێ دروستی کرد، لە چی دروست بوو؟ ئایا ئێوە داتان بەزاندووە لە هەورەکانەوە یان ئێمە دابەزێنەرین بەهۆی یاسای تایبەتەوە؟ ئەگەر بمانویستایە ئەو ئاوەمان دەکردە خوێیەکی تاڵ و سوێر، جا بۆ سوپاسگوزاری ناکەن؟ ئایا سەرنجی ئەو ئاگرە نادەن کە دایدەگیرسێنن لە جۆرەها سەرچاوەوە چییە و چۆنە؟ ئایا ئێوە دارەکەیتان دروست کردووە یان ئێمە بەدیهێنەرین؟ ئەمەش ئاماژەیە کە نەوت لە دەرەنجامی ژێرە و ژووربوونی دارستانەکان بەدیهاتوون. هەرێمە کردومانەتە هۆی ئەوەی کە یادخەرەوە بێت، هەروەها کردومانەتە هۆیەک بۆ ئەوەی گەڕۆک و گەشتیاران و دەسەڵاتداران کەڵکی لێوەربگرن. جا کەواتە ستایش و سوپاسگوزاری پەروەردگاری گەورە بە و با ناوی پیرۆزی هەمیشە لەسەر زارت بێت. سوێندم بە شوێنی ئەستێرەکان لە ئاسمانی فراواندا کە لە ژمارە نایەن. بێگومان ئەم سوێندە گەر بزانن سوێندێکی زۆر گەورەیە. لەم سەردەمەدا زیاتر ڕوون بۆتەوە کە خودای بەدیهێنەر ملیۆنەها کاکێشان و ملیارەها ئەستێرەی دروست کردووە کە کۆمەڵەی خۆر لە ئاستیدا زۆر بچووکن بەڕاستی ئەوەی کە محەممەد دەیخوێنێتەوە قورآانێکە زۆر پیرۆز و بەڕێزە لە کتێبی شاراوەدا کە لەو حل مەحفوظە پارێزراوە هەروەها نوسخەکانی سەرزەویشی پارێزراوە و پارێزراو دەبێت هەتا دنیا دنیاە تەنها پاکان نەبێت کەس دەستی لێ نادات. ئەم قورئانە لەلایەن پەروەردگاری جیهانیانەوە نێردراوەتە خوارەوە. لەگەڵ ئەو هەموو ڕێزەدا کە دەربارەی قورئان وترا، هێشتا ئێوە ئەی باوەڕلاوازان دوودڵن بەرامبەر ئەم گوفتار و فەرموودەیە و کەمتەرخەمن لە بەجێهێنانی فەرمانەکانیدا؟ هەموو بەهرەیەک کە دەبوایە لە قورئان وەری بگرن بۆتە ئەوەی کە بڕوای پێناکەن و بە درۆی دەزانن باشە ئێوە بۆ بیر ناکەنەوە ڕۆژێک دێت کە ڕۆحتان دەگاتە گەرووتان ئێوەش بە دەوری ئەو کەسەدا بێ دەسەڵاتانە تەماشا دەکەن و سەرنج دەدەن لە کاتێکدا کە ئێمە لە ئێوە نزیکترین لێی بەڵام ئێوە نامان بینن خۆ ئەگەر ئێوە زیندوو ناکرێنەوە و پاداش نادرێنەوە، ئەو ڕۆحەتان دەگێڕایەوە ئەگەر ڕاست دەکەن و دەسەڵاتتان هەیە؟ جا ئەگەر ئەو کەسەی کە لەسەر مەرگدایە لە نزیکان و خۆشەویستانی ئێمە بێت، ئەوە ئیتر خۆشی و کامەرانی و ئاسوودەیی بەهەشتی پڕ لە ناز و نیعمەت چاوەڕێیەتی. خۆ ئەگەر لە دەستەی ڕاستانیش بێت، ئەوە لەلایەن دەستەی ڕاستانەوە سڵاوت پێشکەش دەکرێت بەڵام ئەگەر لە دەستەی ئەوانە بێت کە گومڕان و بڕوایان بە بەرنامەی خودا نییە بە ئاوی لە کوڵ پێشوازی لێ دەکرێت دەگەێنرێتە دۆزەخ بەڕاستی ئەوەی کە باسمان کرد حەقیقەت و ڕاستەقینەیە و دوور لە گومانە کەواتە ستایش و سوپاسگوزاری پەروەردگاری گەورە بکە با ناوی پیرۆزی هەمیشە لەسەر زارت بێت